ڕێکەوتی شەش ی شەش ی دوو هەزار و حەڤدە بچوکتان ئارام حاجی قوتابی قۆناغی چواری عەرەبی لە هەڵەبجە. ئەم نامەیە بە ناونیشانی چەند یادەوەرییەک بە دەم تای جێهێشتنی هەڵەبجەوە. بریا هەڵەبجە کچێک بوایە شەر دێ شەڕی دنیام لەسەر بەدەست هێنانی بکردایە خۆزیا. خۆزیا هەڵەبجە ژنێک دەبوو شەرت بێ هەموو یاساکانی دنیام هەڵوەشاندایەتەوە تا خۆم دەکرد بە کوڕی. کاشکی کاشکی هەڵەبجە باوک بوایە ئەبێ من نۆبەرەی بووبام بەڵام بەڵام چ بکەم هەڵەبجە شارێکە شار ئاخر شار کوا بە کۆڵ ئەدرێ تا بیبەم لەگەڵ خۆم. چ بکەم؟ ناتوانم کۆڵانێک شوو لەگەڵ خۆم بەرم وەک تەبەڕووک. ئاخر جەستەیەک ئەندامێکی لێ ئەکەیتەوە بێ ئۆقرە بێ لەبەر ئازار ئیتر چۆن کۆڵانێکی لێ کەمەوە؟ بمبوورە. بمبوورە ئەگەر گەڵایەکم لە درەختێکوی لێ کردبێتەوە بمبوورە دارێکم لە پاسدارێکوی عەزێت دابێ بمبەخشە گەر بە توندی پێم لە سەر شۆستەیەکوی دانابێ هاوڕێ و هاوڕێ و مامۆستا و محازەرە و زانکۆ ماڵاوا هاوڕێ ئەکرێ ئەکرێ پایزێ تر و ساڵێ تر و مانگێ تر و بارانێکی تر دووبارە ببێتەوە وەلێ ئیتر من نابمەوە. هاوڕێ، ئەکرێ پایزێ تر و ساڵێ تر و مانگێ تر و بارانێکی تر دووبارە ببێتەوە، وەلێ ئیتر من ئێوەم نابێتەوە. دەکرێ شەوێ تر و ڕۆژێکی تر دووبارە ببێتەوە، وەلێ من ئێوەم نابێتەوە. ئەگەر مەرگ مەودام بدا، ئەگەر مەرگ مەودام بدا، ڕەنگە جارێ تر و دوانی تر بێمەوە دیدەنیتان. بەڵام. بەڵام دواتر سەختی ژیان ڕەنگە ڕێگە نەدات. ئیتر ژیان وایە چی بکەین. لە نزیکەوە دەتوانین دێڕی هاوڕێیەتی درژتر بنووسینەوە. بەڵام. بەڵام بەڵێن بێ. بەڵێن بێ خەونتان پێوە ببینم. لە یادتان نەکەم. ببن بە هەوێنی شیعرم. هاوڕێ ئەمەی نووسیومە هەڵێنجاوی بەزمەکانی داخلییە و دزینی خواردنی ژوورێکە و گۆرانییەکی شەوانی درێژی زستان و گەرمکردنەوەی خواردنێکی ساردەوەبووی هاتنەوەمە لە دەوام و هەڵبژاردنی جلێکی ڕۆژی تایبەتم بۆ دەوام و کۆبوونەوەی چەند ژوورێک پێکەوە و بەخێرایی خۆکۆکردنەوە لە کاتی هاتنی لیژنەی بەسەرکردنەوەی داخلییە. هاوڕێ. خۆت شاهید بە خۆت هاوڕێ خۆت شاهید بە. دەنگی ئەم یادگاریانە ئەبێت چۆن لە گوێدا کپ ببیەتەوە گەردنم ئازاکە گەردنم ئازاد بکە ئەگەر وەک پێویست گوێم بۆ نەگرتبی یان شوشەی قسەیەکی ڕەقم بە دڵتا کێشابێ یان تۆپەڵێ بەفرم ئازاری پێگەیاندبی بۆ هەموو ئەمانە بمبەخشە هاوڕێ، هاوڕێ بۆ هەموو ئەمانە بمبەخشە. داوا لە خوداکەم چی باشە بیبەخشێ پێت. هیوادارم لە باشییەکانمەوە سوود نەبینی. هیوادارم هیوادارم گەر لە باشییەکانمەوە سوودت نەبینی ئەوا لە خراپییەکانمەوە پەندت وەرگرتبێت و فێری ئەزموونکردن بووبی. دواجار پڕ بەم شارە بریندارە هاوارەکەم. خۆشم ئەوێن. بەوپەڕی دڵتەنگییەوە جانتاکەم ئەدەم بە کۆڵما و بەدەم هەنسکەوە بە دەنگێکی نەرم پێتان ئەڵێم، ماڵئاوا، ماڵئاوا شنە باکەی عەبا بێلێ و ڕۆڵە شیرمردەکەی عومەر و کانی عاشقانی بێ مەعشوق، ماڵئاوا، ماڵئاوایی ئەم میوانە کاتییەتان لێ بێ کە لە گەرمیانەوە بۆ چوار ساڵ هاتم